مۆبیلیاتی بۆرۆستان بۆ دابینکردنی پێداویستی نووسینگە و ئۆفیسەکانتان ئێستا باشترین کەلوپەل بۆ ئۆفیسەکانتان بەدەستبێنن لە ساڵی 1970ەوە بە باشترین کوالەتی تاکو ئێستا بەردەوامە و ماوەی چوار ساڵە لە شاری هەولێری خۆشەویست لە خزمەتی هاوڵاتیاندایە میزی VIP تاقمی دانیشتن میزی کۆبوونەوە و چەندین جۆری جیاواز لە بۆروستان. ناونیشان، هەولێر جادەی شەست مەتری چواڕیانی کوران بەرامبەر کات ئۆیڵ ژمارەی تەلەفۆن سفر حەوسە و پەنجا شەسەد و پەنجا و هەشت سفر سفر سفر سفر سفر شەست و شەش دوو سەد و بیست و نۆ شەست و چوار هەشتا و چوار بروسان ڕازاوەترین ئۆفیس.